ئەو کە دوایی لیزاڤێتای دیبوو چۆن نەیزانی بوو؟ ئاخر چۆن بیری لەوە نەکردبووە کە بێ ئەم ژنە لە شوێنەکەوە هاتبێتە ژوورێ خۆ دیوارەکەی کون نەکردووە ڕاستکۆلنییکۆف بە پەلە بەرە و لای دەرگاکە ڕۆشت و کڵۆمی کرد بەڵام نا ئەم کارش گونجاو نییە ئەبێت بڕۆم بڕۆم کڵۆمی دەرگاکەی ڕەواندەوە و دەرگاکەی کردەوە لەسەر پلیکانەکان وەستا و گوێی ڕادێرا و بۆ ماوەیەک هەر گوێ قوڵاغ بوو، لە دوورەوە لە خوارەوە و ئەشێت لە نزیک دەرکی هاتنەوە ژوورەوە بێت. دەنگی دوو پیاوی بەهرە کە جوێنیان بە یەکتریەدا ئەهاتە گوێ. ئەمە چییە؟ لەبەر خۆیەوە ئەمەیە وت. خۆی گرت و چاوەڕێ بوو. لە پڕێکا یەکسەر هەموو هەراو زەناکە کپ بوو. لەوە ئەچوو لێک جابووبێتنەوە. هەر کە ویستی بڕواتە دەرەوە، کتوپڕ لە قاتی خوارەوەدا دەرگایەک بە ژاوەژاو بەرامبەر بە پلیکانەکان کرایەوە، یەکێک بە دەم ورینگە ورینگی گۆرانییەوە لە پلیکانەکانەوە هاتە خوارێ. ڕاسکۆڵنیکۆف لەگەڵ خۆیدا بیری کردەوە، ئەمانە ئەم هەموو دەنگە دەنگەیان لە چییە؟ دیسان دەرگاکەی داخست و کەوتەوە چاوەڕوانی، تا بێدەنگی هەموو لایەکی گرتەوە. چ دەنگێک نەئەهاتە گوێ. وەلێ هەر ئەوەندەی هەنگاوێکی بەرەو پلیکانەکان نایەوە، هەنگاوی تازەی یەکێکی هاتەوە بەرگوێ. دەنگی هەنگاوەکان لە دوورەوە ئەهات. لە پلە بەراییەکانەوە، وەلێ ئەو لە دواییدا زۆر بە چاکی ڕوونی ئەوەی بە بیری خۆی ئەهێنایەوە کە لەو کاتەدا لە دەنگی بەرایی هەنگاوەکاندا بێ ئەوەی بزانێ چۆن هەستی بەوە کرد کە بەرەو ئێرە واتە بەرەو قاتی چوارەم بۆ لای پیرێژنەکە دێن. بۆ؟ ئایا دەنگەکە دەنگێکی تایبەتی بوو؟ هەنگاوەکان قرس و یەک ڕیتم و لەسەرخۆ بوون. ئەوە تا لە قاتی یەکەم تێپەڕی ئێستا دێتە سەرەوە و دەنگی پێکەی بەرز و بەرزترە بێ. دەنگی هانکە هانکی هەناسەی دێتە گوێ ئەمەیشیان قاتی سێم بۆ ئێرە دێ لە پرا ڕاست کۆلنییکۆف هەستی کرد خەریکە لە شوێنی خۆی داوشک بێ تەواو وەک ئەو کەسەی کە خەو نەبینێ لە دواوە ڕاوی ئەنێن و لێی نزیک کەوتونەتەوە و ئەیانەوێ بیکوژن بەڵام ئەو وەک بزمار لە جێگاکەیدا چەقی بێت و تەنانەت توانای دەست جوڵاندنی نەبێ سەرەنجام کاتێک میوانە ناوەختەکە بەتەمای هاتنە قاتی چوارەم بوو ڕاستکۆڵنییکۆف کەوتە جوڵە دەرفەتییەنە توند و خێرا لە ڕاڕەوەکەوە خۆی خستەوە ناو ژوورەکە و لە دوای خۆیەوە دەرگاکەی پێوە دا. ئینجا لەسەرخۆ و بێ دەنگ کڵۆمی کرد. ئێستا تەنیا غەریزە بوو کۆمەکی لێ کرد. دوای ئەنجامدانی ئەم کارانە، هەناسەی لە خۆ بڕی و گوێی بە دەرگاکەوە نا. میوانە نەناسەکەیش گەیشتبووە بەردەم دەرگاکە. ئێستا ئەم دوانە ڕووبەڕووی یەکدی وەستابوون، ڕاست وەک ئەو کاتەی کەمێک لەمەو پێش کە ئەو پیرێژنەکە بەرامبەر یەکتری وەستابوون و تەنیا دەرگاکە لێکی جیاکردبوونەوە و ئەو گوێ قوڵاغ بوو. میوانەکە چەند جارێک هەناسەی قوڵی هەڵکێشا. ڕاسکۆڵنیکۆف لە کاتێکدا کە تون تەورەکەی لەناو دەستی داگوشی بوو بەخۆی وت دیارە زەلامێکی کەتەیە. ئەدوەرد هەموو ئەمانە لە خەوندا ئەبینێ میوان زەنگەکەی گرت و تند لێیدا کە زەنگە بچووکە کانزاییەکە لێیدا لە ناکاودا میوانەکە وای هەست کرد یەکێک لە ژوورەکەدا ئەجوڵێ بۆ چەند چرکە ساتێک بە چاکی گوێی گرت نەناسراوەکە جارێکی تر زەنگی لێدایە و دیسان چاوەڕێ کردەوە پاشان خۆی نەگرت و کەوتە ڕاکێشانی دەستکی دەرگاکە ڕاسکۆڵنیکۆف بە ترس و لەرزەوە تەماشای میلەی کڵۆمەکەیە کرد کە لە ئەڵقەکەدا ئەهاتوە چوو بە ترسێکی زۆرەوە چاوەڕێی ئەوەیە کرد کە کڵۆمەکە لە جێی خۆی هەڵبکەنرێ لە ڕاستیشدا وا دەرگاکەی بە توندی ڕاکێشە کە ئەشیا ئەوە ڕووبدا ویستی بەدەست کڵۆمەکە بگرێ بەڵام لەوە ترسا ئەوی تر هەستی پێ بکە ڕاسکۆڵنیکۆف سەری لێ شێوابوو ئەدوت سەرەگێژەی توش بووتەوە بیری کردەوە هەر ئێستا ئەکەوم وەلێ نەناسەکە کەوتە قسە و ئەم هاتەوە سەرخۆی وتی چییە نووسن یان یەکێ خنکاندونی نەفرەتتان لێبێ ئای ئەلێنا ئیڤانۆڤنا جادوکەری پیر لیزاڤێتە ئیڤانۆڤنا جوانی بێوێنە دەرگاکە بکەنەوە بەلعنات بن یعنی خەوتون پاشان زۆر بە تووڕێیەوە دەجار لەسەر یەک بە هەموو هێزیەوە زەنگەکەی لێدا زۆر باشەوە دیار بوو کە کەسە نەناسەکە لەم ماڵەدا دەسەڵاتیە و دۆستیانە لەم کاتەدا کوتوپڕ لە پلیکانە نزیکەکەوە دەنگی هەنگاوی کورت و خێرای یەکێک هاتە گوێ، یەکێکی دیش نزیکە بووەوە، وەلێ ڕاسکۆڵنیکۆف لە سەرەتاوە بە چاکی گوێی پێ نەدا. تازە هاتووەکە بە دەنگێکی خۆشی پڕ لە ئاوازەوە ڕووی لە میوانی یەکەم کرد کە هێشتا هەر زەنگی لێ ئەدا و پێی وت، بەڕاست کەسی لێ نییە؟ سڵاو کووخ، ڕاسکۆڵنیکۆف زوو بە خۆی وت، بە دەنگیا دیارە زۆر گەنجە. کوخ وەڵامی دایە وتی، هەر شەیتان ئەزانێ خەریکە قفڵەکە بشکێنم، ئەی تۆ چۆن من ئەناسیت؟ گەنجەکە وتی، بەڕاستە سێ ڕۆژ لەمەوبەر لە گامبرینۆس سێ جار لەسەر یەک بلیاردم لێ نەبردیتەوە؟ کۆخ وتی ئا گەنجەکە وتی کەواتە لێرە نین سەیرە زۆریش گەوجانەیە پیرێژن ئەبێ بۆ کوێ چوو بێ من کارم پێێتی کۆغوتی هاوڕێ منی شەرکارم پێێتی لاوەکە دەنگی هەڵبڕیوتی ئەی چی بکەین ئای لەم بەدبختە هاتبووم بڕێ پارەم دەستکەوێ کۆخ وتی چارنیا ئەبێت بگەڕێینەوە بەڵام ئەی بۆ بەڵێن ئەدا ئەو سیحربازە خۆی ئێستای بۆ دیاری کردم ئاخر رێم دوورە بۆ کوێ ملی شکاندووە تێناگەم بە درێژایی ساڵ ئەم سیحربازە دانیشتۆ و ماندۆ و قاچی دێشە کەچی وایستا لە پڕاچوە بۆ گەڕان لاوەکەوتی بۆ لە دەرگاوانەکە نەپرسین کوخ وتی چی لێ بپرسین لاوەکە وتی پێڵێن بۆ شو ڕۆشت و کەی دێتەوە کوخ وتی های نەفرەت لە شەیتان بپرسین آخر ئەو بۆ هیچ جێگایەک ناچێ بەدەم ئەم قسانەوە جارێکی دی دەستکی دەرگاکەی ڕاکێشا نەفرەت لە شەیتان هیچ چار نییە ئەبێت بگەڕینەوە لە پرێکدا لاوەکە هاواری کردوتی ڕاوەستە بڕوانە کە دەرگا کار را ئەوەشێنیت درزێکی تێکەوێ کۆغوتی جاچیە لاوەکەوتی چۆن تێناگەی ئەمە مانای وایەکێکیان لە ماڵە ئەگەر هەمویان بڕۆشتنایە دەرگاکەیان لە دەرەوە بە کلیلدا خست نەک لە ناو کڵۆمی بکەن جۆت لێ نییە کڵۆمەکە چۆن دەنگی دێ لە کڵۆمکردنی دەرگایشدا بێ یەکێک لە ژوورەوە بێ تێگەیت کەواتە لە ژوورەوە دانیشتوون و دەرگاکە ناکەنەوە کوخ بە سەرسوڕمانەوە دەنگی هەڵبڕی ڕاستە ڕاستە کەواتە ئەم دوانە خەریکی چین پاشان زۆر بە تووڕەیەوە دەستی کردەوە بە ڕاکێشانی دەرگاکە لاوەکە کەوتەوە هاوار وتی ڕاوەستە ڕای مەکێشە دیارە شتێک لە ئارادایە لاوەکە وتی هەروا. بزانی چی ڕووەدا؟ کووک وتی باشە. لاوەکە بە گەرمییەوە وتی ئاخر من خۆم بۆ کاری دادوەری لێکۆڵینەوە ئامادەکەم لێرەدا ئەوە ئاشکرایە. بەڵێ ئاشکرایە. شتێک لە ئارادایە. بە دەم قسەکردنەوە لاوەکە بە پەلە بە پلیکانەکاندا هاتە خوارێ. کۆخ مایەوە جارێکی تر بە هێوری لە زەنگەکەیدا دەنگی زەنگەکە بەرز بۆ پاشان لەسەرخۆ وەک جارێکی دی تاقی بکاتەوە دەستکی دەرگاکەی ڕاوشان جارێک بەرە و لای خۆی و جارێک بەرە و خوار تا بە تەواوی لەوە دڵنیابێ کە دەرگاکە تەنیا جووت کراوە، پاشان بەدەم هەناسە هەڵکێشانەوە خۆی چەماندەوە و لە کونی کلیلەکەوە کەوتە تەماشاکردن، بەڵام ئەو دیوی دەرگاکە کلیلی تیابوو، بۆیە نەیتوانی هیچ ببینێ. ڕاسکۆڵنیکۆڤ ڕاوەستا بوو، تەورەکەی هەر بەدەستەوە بوو، ئەدوت لە حاڵەتی وڕێنەکردندایە، تەنانەت خۆی بۆ ئەوە ئامادە کردبوو هەر ئەوەندەی ئەوان بڕۆنە ژوورەوە لەگەڵیاندا بەشەڕ بێ. لەو کاتەدا کە ئەو دوانە لە دەرگایانە دا و تەگبیریان ئەکرد، چەند جارێک ئەم بیرەی بە مێشکدا هات کە کارەکە ببڕێتەوە و لە پشت دەرگاکەوە هاواریان لێ بکا. هەندێک جار ئەیویست پێشەوەی دەرگاکە بکەنەوە، سەر بنێتە سەریان، جوێنیان پێ بدات و گاڵتەیان بێ بکا، دوایی زۆر بە خێرایی ختوورەیەکی پێ داهات. خۆزگە ئەم کارە زووە گەیشتە ئەنجام. بەڵام لەعنەت لە شەیتان! کات تێپەڕی، دەقیقەیەک، دوو دەقیقە و کەس نەهات. کووخ کەوتە جووڵە و لە ناکاوێکدا دەنگی هەڵبڕی وتی، من هەقم بەسەرەوە چییە؟ بە هەڵە داوان بەرەو خوار بۆوە، چەکمەکانی بە پلیکانەکان داکێشا و لە پڕا دەنگی هەنگاوەکانی بڕا. خوایە چی بکەم؟ ڕاسکۆڵنیکۆف کێلونەکەی لادا کەمێک دەرگاکەی کردەوە دەنگی هیچ نەبوو پاشان بێ ئەوەی بیری لێ بکاتەوە چوە دەرێ و چەند هێزی تیا بوو تون دەرگاکەی داخست و بەرەو خوار بووەوە سێ پلیکانەی بڕی بوو کتۆپڕ لە خوارەوە بوو بە ژاوەژاو ئەم بۆ کوێ بچێ نەیزانی لە کوێدا خۆی بشارێتەوە، ئەوەندەی نەمابوو جارێکی دی بگەڕێتەوە هەمان ئاپارتمانی لای پیرێژنەکە. هێی، دێ و درنج، شەیتان بیگرن! یەکێک لە ئاپارتمانەکەی خوارەوە هات بۆ دەرێ و کەوت بۆ ئەو داد و هاوارە وەک بڵێ نەئەڕۆشت بەڵکو لە پلیکانەکانەوە تلاوتل ئەکەوتە خوارێ و هاوارێکە دوای وت، متیکا متیکا متیکا لەعنەتی خوات لێبێ هاوارەکە بە نووزێ کۆتایی هات دوا هەرا و زەنا لە دەرەوە هاتە گوێ و پاشان هەموو شتێک کڕ بوو بەڵام هەر لەو چرکە سادەدا چەند کەسێک کە بە دەنگی بەرز و بە پەلە قسانە کرد کردویانە هەرا و بە پلیکانەکاندا سەرکەوتن سێ یان چوار کەس بوون ڕاستکۆلنییکۆف دەنگی زرنگاوەی لاوەکەی ناسیەوە خۆیانن. ڕاسکۆڵنیکۆف زۆر بە نائومێدیەوە بەرەو ڕویان چوو. چی ئەبێت با ببێ. ئەگەر ڕامگرن کارێکی خراپەکەن. ئەگەر ڕێشم لێ نەگرن هەر کارێکی خراپەکەن. لە یادیاندا ئەمێنێتەوە. لەوەدا بوو پێک بگەن لە نێوانیاندا تەنیا پلیکانەی قاتێک مابوو کە لە پڕا ڕێی دەرباز بوونی بۆ کرایەوە. لە دووری چەند پلیکانێک لە ولایی ڕاستکۆلنیکۆفەوە بە لای ڕاستە ئاپارتمانێکی چۆڵی هاتە بەرچاو کە دەرگاکەی بە تەواوی کرابۆوە هەمان ئاپارتمانی قاتی دوو بوو کە کرێکاران تیایدا خەریکی بۆیە کردن بوون و ئەدوت لەو کاتەدا هەر بەدەستی ئەنقەست لەوێ نەمابوون دیارە هەر ئەوان بوون کە بە و هەرا و زەنایەوە پێشتر چوونە دەرەوە زەمینەی ژوورەکە تازە بۆ یەکرا بوو سطلێکی بچووک قوتویەکی بۆی و فڵچەیەک لە ناوەڕاستی ژوورەکەدا بوو لە چاوتروکانێکدا ڕاست کۆلنییکۆف لە دەرگا کراوەکەەوە خۆی فرێدا ژوورێ و بێدەنگ لە پشت دیوارەکە وەستا ئەم کاری تەواو لە جێگەی خۆیدا بوو چونکە ئەوانیش گەیشتبوونە ئەو قاتە و بەرەو سەرەوە سوڕابوون بەدەم قسەوە بەلایدا تێپەڕین و چوونە قاتی چوارەوە ڕاسکۆڵنیکۆف سێ و دووی لێ نەکرد، لەسەر پەنجەی پێی هاتە دەرێ و لە پلیکانەکانەوە بەپەلە هاتە خوارێ. پلیکانەکان کەسی تیا نەبوو. هەروەها دەرگای هاتنە ژوورەوەیش بەپەلە دەرگای ماڵەکەی بەجێ هێشت و لە شەقامەکەدا بە لای چەپدا سووڕایەوە. ڕاستکۆلنییکۆف بە چاکیی زانی بەڵێ زۆر بە چاکیی زانی کە لەم چرکە ساتەدا ئەو چەند کەسە لە ئاپارتمانەکەدان و سەریان لەوە زۆر سوڕماوە کە دەرگاکە کراوەتەوە لە کاتێکدا کە تۆزێک پێش ئێستا داخرابوو ئەیزانی کە ئێستا ئەوان ئیدی سەرقاڵی تەماشاکردنی لاشەکان و هەناسێک نابا کە هەستەکەن و باش پەی بەوە ئەبەن کە پیاوکوژەکە تا ئێستا لەوێ بووە و دەرفەتی خۆشاردنەوەی هێناوە و بە بەردەمیاندا هەڵاتوە و بۆی دەرچووە ڕەنگە ڕملی ئەوەیش لێبدەن کە ئەو کاتەی ئەوان ئەچوونە سەرێ، ئەو لە ئاپارتمانە چۆڵەکەدا دانیشتبێت. لەگەڵ هەموو ئەمانەیشدا ڕاسکۆڵنیکۆف بە هیچ جۆرێک نەیەوێرا هەنگاوی خێرا بنێ. هەرچەندە هێشتا سەد هەنگاوێکی مابوو بگاتە پێچ یەکەم، بە خۆی وت، چۆنە لە پاڵ دەرگای ماڵێکدا خۆی بشارێت، یان لە پلیکانێی ماڵی نەناسێکدا ماوەیەک چاوەڕێ بێ؟ نا. ئەمە ترسناکە ئەی چۆنە تەورەکەی فرێداتە لایەکەوە چۆنە عارەبانەیەک بەکرێ بگرێ نا ترسناکە ترسناکە بۆ چوونەکانی چەواشە بوون بەڵام واگەیشتە کۆڵانێکی باریک نیوەگیان خۆی تێخزان تا ڕادێک ئیدی لەوێدا ڕزگار ببوو خۆی ئەمەیە زانی ئەشیا گومانی لەسەر کەمتر بێ. بێجگە لەوەی کە هاتوچۆی زۆری بەسەرەوە بوو، ئەو لە ناو خەڵکەکەدا ئەبووە گەردیلەیەک، وەلێ ناڕەحەتی و ئازارەکانی ئەوەندە بێهێز و توانایان کردبوو لەوەدا بوو نەتوانێ بجووڵێ. دڵۆپ دڵۆپ ئارەقەی لێ تکا. سەر و ملی تەواو تەڕ ببوو. تەنانەت کە ڕاسکۆڵنیکۆف گەیشتە لای ڕووبارێک یەکێک لە هاتوچۆکەران، هاواری لێ هەستا وتی، چەند سەرخۆشە! ئیتر ڕاسکۆڵنیکۆف ئاگای لە خۆی نەمابوو. چەند زیاتر بڕۆیشتایە خراپترەبوو. لەگەڵ ئەمانەشدا پاشان ئەوەی بە بیر هاتەوە، کاتێ گەیشتە ڕووبارەکە خەڵکەکە کەمتر بوون و، وای هەست کرد ئەم بەر چاوە کەوێت و ترسا لەوە دابوو دیسان بگەڕێتەوە ناو کۆڵانەکە و ئەوەندەیشی نەمابوو لە پێ بکەوێت بەڵام سوڕێکی خوارد و لە لایەکی ترەوە ڕاست گەشتەوە ماڵەکەی خۆی کە ڕاستکۆڵنییکۆڤ لە دەرگای دەرەوەی ماڵەکەیەوە چوە ژوورێ هێشتا نەهات بۆ سەرخۆی تەنانەت کاتێک تەورەکەی بیرکەوتەوە کە گەیشتە سەر پلیکانەکان کێشێکی گەورەی لە پێش بوو واتە ئەبوو بە جۆرێک تەورەکە لە جێگای خۆی دابنێتەوە چەند بڕەخسێ کەسی پێ نەزانێ. هەڵبەت ئیدی توانای بیرکردنەوەی ئەوەی نەبوو کە رەنگە بۆ ئەم ئەوە زۆر چاکتر بوایە تەورەکەی نەهێنایەتەوە بۆ جێگای خۆی بەڵکو هەر کەمێک دوای کارەکە فڕێی بدایەتە دەرەوەی ساختمانێکەوە. بەڵام هەموو شتێکی. بۆ بەخێر گەڕا چونکە دەرگای دەرگاوانەکە پێوە درابوو بێ ئەوەی قفڵ کرابێ بۆیە ئەبوو دەرگاوانەکە لە ژوورەکەی دابێ بەڵام ڕاستکۆڵنیکۆف ئیتر توانای ئەوەی نەمابوو بیر بکاتەوە بۆیە ڕاز ڕووی لە ژووری دەرگاوانەکە کرد و دەرگاکەی کردەوە ئەگەر دەرگاوانەکە لی بپرسیە چیتەوێ ڕەنگە یەکسەر تەورەکەی بدایەتە دەستی وەلێ دەرگاوانەکە وەک جاری پێشوو لەوێ نەبوو تەورەکەی لە جێگەی خۆی لە ژێر کورسیەکەدا وەک جاری پێشوو دانایەوە و تەنانەت دار و چەوێڵەکەیشی دایەوە بەسەریدا دوایی تا ژوورەکەی خۆی کەسی نەبینی دەرگای خاوەن ماڵەکە داخرا بوو کە گەشتەوە ناو ژوورەکەی بێ ئەوەی خۆی بگۆڕێ خۆی فرێدا سەر تەختی نووستنەکەی خەوی لێ نەکەوت وەلێ وەک بێهۆش بێوا بوو ئەگەر لەو کاتەدا یەکێک بهاتایەتە ژوورەکەیەوە ڕاست لەسەر جێگاکەیەوە ڕائەپەڕی و هاواری کرد بیری زۆر و سەیری بە مێشکدا هاتووە چوو بەڵام بە هەموو توانایەکەوە نەیەتوانی لەسەر یەکێک لەو بیرانە بۆستێت و بڕیاری لەسەر بدا. جۆگرانی ئازیز لە ئەڵقەی داهاتوودا.